هەوڵ مەدە هەموان ڕازی بکەی. ئەوانەی کە ئەیانەوێ هەموو لێیان ڕازی بن بە کردەوە هەوڵ ئەدەن کە خۆیان نەبن کاتێک خۆ یەک نەبێت ئەوان باوەڕ بە خۆ بوون ناتوانێت بوونی هەبێت هەموو کۆمەڵێکن لە مرۆڤەکان بە بۆچوون و بیر و بەها و باوەڕ و زەوقی جیاوازەوە ئەوەی بیەوێت هەموو لێی ڕازی بن ناچارە لە یەک کاتدا بەها و باوەڕ و زەوقی جیاوازی هەبێت ئەمەش زۆر ترسناکە ئەو هەموو ئاڵۆزی بیری و دەروونی و بەکارهێنانی وزەی زۆر بۆ ئامانجە پەراکەندە و دژ یەک یان جیاواز ئەبێتە هۆی سەرنەکەوتنی مرۆڤ لەگەڵ حەز بە، حەز ئەکەم لە من ڕازی بن، لە ڕاستیدا واتە خۆم لە خۆم ڕازی نیم، حەز ئەکەم کەسانی تر پشتگیریم بکەن، هەرچی خەڵکی زیاتر پشتگیریم بکەن هەستێکی باشترم دەبێ، ئەم کەسانە زیاتر لە هەمووی لە خۆ خۆشەویستیدا لاوازن، ئەگەر ئەتەوێ کەسایەتیەکی باش، جێگەی ڕێز، جێگەی باوەڕ و بە باوەڕبەخۆبوونێکی باشەوە بیت لەسەر بنەمای بەها فکریەکانی خۆت و نە بۆ خۆشی خەڵک بژی ئەوا ڕۆح و دەروونت تەندروستە. تۆ ئەزانی کەسانی لاواز باوەڕ و بەهای فکری جیاوازیان هەیە کە لەوانەیە جیاوازیان دژی بەها فکریەکانی تۆ بن جا تۆ لەسەر بنەمای بەهاکانی خۆت کار ئەکەیت و کەسانی تریش بە بەها فکریەکانەوە وەرئەگری هەرگیز ئەو شتە گرنگە لە یاد مەکە کە هەموو مرۆڤە سەرکەوتووەکان تەنانەت پێغەمبەران لە بەرامبەر دژبەرەکانیان هاوبیری زۆر کەمتریان هەبووە. هەوڵ بۆ ڕاکێشانی هاوبیری هەموو زۆر بێ سوودە و دژی باوەڕ بەخۆبوونە، چوون هەمیشە ئەبێتە هۆی دروستبوونی گومان. ئەم بەشەش بە کۆتا هات.